ئێستا بۆتان دەرکەوێت کە کەسانی تەکفیری چەند بێ عقلن ئەو دەبراک ئەو نامەکەیتی نردێتی بەو قسانە دەڵێ بەو قسانە ئێستا بۆم دەرکەوت تا ئێستا بۆیان باس کردو منیان بۆ لا باس کردەوە بەس گومانی هەبووە ئێستا هات گەیشتە حتی یەتی ئەگەل یەقین یەقینی بۆ پەیدا بوو دەڵێ بەو قسانە بۆم دەرکەوت کە تۆ کافری بۆ کافرم کاکە دەزان بۆچی وای پێوتوم ها ئاها کەوتم پێویست ناکە ئەمیرۆکان دانێن لە ناو شارەکان مدیر ناحە ئەو بەرپرسی ئەو شارەیە قایم قایم بەرپرسی قەزایەکە چکە بەلای ئەوە کافرن تێگەیشتی برا ئاوا پەروەردە کراون ئاوا پەروەردە کراوە کە ئێستا دەڵێی بەڵێ لە ناو شاردا ئەمیر هەیە و ئەی باشە بۆ نمونە شاری سلێمانی چۆن بەڕێوە دەچێت ینی ئایا ڕێگاوبان ئاو، کارەبا، دەوائر، نەخۆشخانەکان، قوتابخانەکان، هەموو وەزعێنی تەرتیباتێکێ و نیزامێکێ و حکوومەتێک بەڕێوەی دەبایان نا باڵێ بەڵام بەلایەوە کافرەوە حسابی بۆ ناکرێت حسابی بۆ ناکرێت ئێ کە من ئەوە دەڵێم ئەوە ئێستا بۆی دەرکەوت دوو جاریش ئەوە پێ دەوترێت تەوکیدی لەفڵی ئێستا بۆم دەرکەوت تۆ کافری کافری تا من کافرم کە کافر بخوێنیشم حەڵاڵەیان نا ها براکانم کە کافر بین چی خوێنیشمان حەڵاڵە ئێ ئەوە کەسانێکی تەکفیری خی گەورە هیدایەتیان بدا وەڵام من دوعای بۆ دەکەم بەزەیم پێدا دێتەوە بەخوا براکەم دوعات لێ ناکەم دوعات بۆ دەکەم خی گەورە هیدایەتتدا بۆ خاتری ناوجوانەکانی چکە لەسەر ئەو عقلیەت و لەسەر ئەو عقیدەیە بمری تۆ مسلمانێک بە کافر بزانی تۆ ئاگاداری ئەو ئەمڕۆ بیست چەندی ڕەمەزانە بیست شەشی ڕەمەزانە بیست و شەش ڕۆژی ڕەمەزان ڕۆژی سێ دەرس تقریبا ڕۆ کولی ڕۆژێک سێ سەعات من دانیشتوم نەسیحەتتان دەکەم خوا بە تەنها بپەرست دەست بە دینی ئیسلامەوە بگرن شوێن سنەتی پێغمبەر کەون علی ساسەلام خۆتان لە گوناه و تاوان بە دوور بگرن بیست و شەش ڕۆژە نەسیحەتی دین و تەقواتان دەکەم شەویش وەکو ئێوە ڕاوەستام و خەریکی نوێژ ئێستا تۆ بڵێ وەڵا بۆم دەرکەوتۆ کافری کافری خوا هیدایەتت دا خوای گەورە هیدایەت دوعای بۆ بکەن برام بەخوا خوای گەورە هیدایەتی دا بۆ خاتری ناوە جوانەکانی چونکە بەڕاستی نەخۆشە بەڕاستی نەخۆشە هەر ئەوانەش بوون کە علی کوڕی ئەبی طالبیان بە کافر زانی و خوێنیشیان حەڵال کرد ئێ بۆیە هەر کەسێک کاوا بێ براکەم زۆر بەلایەوە ئاساییە کە من کافر بم کەواتە من زەرم بۆ ئومەتی ئیسلامی بۆیە کوشتنی کافرێک بەلای ئەوە غەزایە دەیکات خوای گەورە هیدایەتیان بدا لە دین حاڵیان بکە و منیش دەڵێم الحمد لله الذي عافاني مما ابتلاه به سپاس بۆ ئەو خوای کە ئێمەی پاراز لەو عقیدە چەوتە لەو عقیدە تەکفیریە لەو عقیدەیە کە دوورە بەخوا لە عقیدەی پێغمبەری خوا عليه سڵات سلام سپاس بۆ خوای گەورە حەمدی خوا بکەن براکانم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون والله گەورەترین نعمت ئەوەیە خوای گەورە هیدایەتت دا بۆ ڕێگای ڕاست و گەورەترین نقمەتیش ئەوەیە کە ئینسان سەری لێ بشێوێت مسلمان بە کافر دابنێ و خوێنی مسلمان بە حەڵال بزانێ واش بزانێ کارێکی باش دەکات ئێستا بۆی دەرکەوت لە شاری سلێمانیدا چێ کافرە بۆی دەرکەوت تەوا ها کاکە فەرمە ئەخە دیارە هەر بۆی بگاتە یەقین دیارە لەسەر من شتیان پێوتوە شتیان پێوتوە نەوەڵام پێم خۆشە لێرە بن بەشکو ببیستێت قسە ببیستێ کاک پیامەری خۆ عليه ساوسلم دەفەرمی من قالە سبحان اللە جێگای بەزەیە بەخوا دێ ئەو ئەمثالی ئەوە ئەو فکرەیە لە ناو میلەت دابێت دەبێ حاڵی میلەت چۆن ببراجە ئەو ئافرەتانی کە لە شارێکەوە دەچن بۆ خوێندن بۆ شارێکی تر ئایا دروستە بۆ ڕێگا تا دەگەنە ئەوێ پێویستە چیان لەگەڵ بێت پێویستە مەحڕەمیان لەگەڵ بێت تا چەند تاوەکو چەند دروستە یان حەرامە یان حەڵاڵە ئەگەر ئافرەت ئیش بکات لە کاتێکدا شووی کردبێت و پیاوەکەی پێویستی بە ئیشی ئەو نەبێت خوشتی بەڕێ چت داوە لەویش پیاوەکەت پێویستی بە ئیشی تو نییە لە ماڵەوە دانیشە بە معززە مکرمە ان شاء الله دانیشە و مێردەکەت واجبە لەسەری خزمەتت کا و نەفەقەت بچێشێ و تۆش خزمەتی مێردەکەت بکە ان شاء الله لە ماڵەوە و و هەروەها پەروەردەی مناڵەکانت بکە چی داوە لەو ئیشە ئللا کە ئیشێک بێت ئیشی ئافرەتان بێت و ملت پێویستی پێی بێ ئەوە جیاوازە دەفەرمێت خدابی دە دەستی مامۆستا تەمەڕود ڕوویدا بەهۆی ئەوانەوە خەڵک ئادەم و حەوا دابەزین ئەوە قسەیە کە پێویستە هەموو مسلمان بەردەوام ئاگای لێ بێت چۆن ئادەم تووشی زەلە بوو عليه سەڵات وسلام ئێمەش وریابین ئەو دژمنە بەردەوامە بە تووشی زەلەمان نەکات و تووشی کوفرمان نەکە قصەی موسا براکانم قسەیەکی عظیم و مەزنە یەکێکە لە ئولو العزمی منە ڕسل یەکێکە لە ئولو العزمی منە ڕسل و قسەی ئەو لەگەڵ فیرعەون ئەوجا قسەی ئەو لەگەڵ بەنو ئیسرائیلیەکان قسەیەکی گەورەیە براکانم کە زۆربەی واقعی یعنی میلەتان شەبیهی چییە شەبیهی ئەوەیە یعنی تاواغیت لە ناوماندا دروست دەبن چۆن مامەڵیان لەگەڵ بکەین میلەتەکەمان یعنی جەهالەتی تێدا دەبێت وەکو چۆن بەنو ئیسرائیل چۆن بوون هەڵوێستیان چۆن مامەڵی لەگەڵ بکەین بۆیە قەسەسەکە لە چەند ڕوانگەیەکەوە گرنگە خوای پەروەردگار دووبارەی کردوتەوە بۆ مەسلحەتی ئێمە دەفەرمێ ماتوریدی وانای مانای چییە ماتوریدیەکان براکانم فرقەیەکە شوێنکەوتەی ئەبوو موسا ئەلماتوریدین ئەبوو منصور الماتوریدی و عقیدەیان عقیدەی سەلەف نییە بەڵکو عەقیدەیەکە کە سەبارەت بە سیفاتی خوای پەروەردگار تەنها باوەڕیان بە هەشت سیفەتە ئەوان ئەشاعیرە باوەڕیان بە حەوتە چیە ماتوریدیە ئەوەی کە لە مەذهبی فقهیدا حەنەفی مەذهب بێ ئەوانە زۆربەیان چین لە عەقیدەدا ماتوریدین ئایا ئەم زیکرە وارد بووە لە زیکری بەیانیان حەسبی الله لا اله الا هو عليه توکلت ورب العرش العظیم ضعیفە براکەم بۆ ئەو کاتە افعلی کل ما یفعل الحاج غیر انک لا تطوفی بالبیت ئەوەی کە حاجی دەیکا تۆش بیکە بەس چی مەکە طواف مەکە ئەی حاجی خۆ دادەنیشێ لە مەسجد دەمێنێتەوە کەواتە دروستە بە تابەتی کە مەسلحاتێکە بێن انشاءالله وتمەوە قولی چەند زانایەکە بەڵام جمهور لەگەڵ ئەوە نین فەرمی مامۆستا ئێستا من ئێستا لە شاری زاخۆم بە ئەتەرنێت بەشداری دەرسەکانت دەکەم تکات لێ دەکەم وەڵامی ئەم پرسیارانم بدەوە ئەی خوا جزات دات ئەگەر کەسێک بە تەنها لە ماڵ نوێژ بکات ئایا دروستە فاتیحە و ئەذکارەکان بە جەهری بخوێنێت لە نوێژی جەهریدا بەڵێ دروستە براک مامۆستا لە مزگەوتەکان بە 20 دقیقە تەراویح تەواو دەکرێت و بەڕێزتان وتان لەگەڵ ئیمامەکەتان بیکەن ئایا دوای ئەوە دەتوانین زیاتر تەراویح بکەین یان چی بکەین ئەو مشکلەیە بەڕاستی مزگەوتەکە بە 20 دقیقا هەر یان زەرکاتەکە تەواو دەکە پێغمبەری خوش عليه سڵ سلام دەفەرمێ يعني كان رسول الله صلى الله عليه وسلم يحيي ليلة ئەو شەوە هەموو بە زیندوی دەیهشتەوە ینی ئەو شەوە هەمووی تێدا عیباەتی دەکرد عیباتەکە چی بوو عیباتەکە نوێژی دەکرد لە نوێژەکەدا ئایا تێک باسی جەنەی کرد بە کە بەم شێوازە دەیکرد ئەمڕۆ ئەم شێوازە نەماوە سوپاس بۆ خوای گەورە ئەم سونەتە ئێمە زیندومان کردەوە خوای گەورە لێمان قبول کە بەڵام لە زۆرێک لە مزگەوتەکان 20 دقە کۆتایی پێدێنێ ئێ باشە دوایی چی بکە خەڵک ئەو برادێک یەکێک لەو برانە لە کەرکک قسەیەکی خۆشی کرد وتی ئیمامەکەمان وتی مسلمانان پێشەوەی دەستکا بە تەراوێح تی مامۆستا گیان تۆ لەکەیەوە دەمانترسێنی و ئێستاش وەڵا بە دە دەقیقە نوێژەکەت تەواو کرد دوو ڕکعەتت تەواو کرد جا ئەوە بە حساب نوێژە درێژەکەیە ئێو خەڵکە چی بکە برا کە نوێژیان پێ نەکرێت خەڵک چی بکات بۆیە بە هەر حاڵ سپاس بۆ خی گەورە ئەمە سنەتە پیامەری خوا علی ساسەلا مسەحابە نوێژیان درێژ کردوێتەوە کان و یقڕونە بالمئین یعنی سەدان ئاەتیان دەخوێند باشە ئەی کە تۆ کە لە منطقەیەکیت مزگەوتی وات دەست ناکەوێ چی بکەی براکەم